تاکو هاوڵاتیان بیان ناسنەوە هەر نێراو بوو ئەچووە بەردەم قازی حکمی خۆی وەرەگرت تاکو تەنیا باسم مایەوە لە دڵی خۆیدا پەنای بۆ کەسێک برد کە نزای کەس هەروە ناجێڕێتەوە دواوە وتی ئەی چاکەکاری پەنادر ئەمە چی بوو منی تێکەوتم خۆ من دوێنێ بوومە نێراوی شەریعەت لەم سێ و دووەی دڵی خۆی دابوو پەلکێشیان کردە بەردەم قازیەم جا لێی پرسی ناوت وتی باسم ناوی باوکت وتی باوکم نییە قازی وتی نەم بیستوە مناڵ باوکی نەبێ باسم وتی گەورم دابڕاوان بێماڵە باوان قازی هێندە پێکەنی خەریک بوو بە پشدا بکەوێ ئەمجا پێیوت بەخوا فێڵاوی دیاری ئەمجا پرسی باش ئەی لەکەیەوە لێرە کارەکەی باسموتی لە پاش نیوەڕۆی دوێنێەوە قازی وتی سەگە پیس ئەوواڵێ چی من زۆر دەمێکە لە دوی تۆ گڕێم ئەم جاڕووی کردە خەڵکەکەی دەوروبەری وتی گوێ لەم کابراە بگرن ئەمجا هەرچیەکی وت بۆیان تۆمار کرد وتیان بەو خوایە گەورەم ناحەزان خۆیان بە هەموو شوێنێکدا کەن بەدزیەوە بەڵام عقلمان نەیەبڕی خۆیان بەناو مححکەمە و شەریعەتی ئیسلامدا بکەن سیرکەن جوتیاران جووتەکەیان جێهێشتووە و بوون بە نێراوی شەریعەت کوتاڵ فرۆشەکان هاتوونە تەناومان بەو خوایە خەلیفە چاک پێکاویەتی کام فەرمانەی دەرکردووە خوا بۆمان بهێڵێ بەو خۆیە لێرە بە دواو هەر کەسێک باوکیشی نێراوی شەریعەت نەبێ خۆی لێرە دانامەزرێنین تاکو نێراوی شەریعەتێک دەربچێ شارەزای شەرع و حکم بێ نابێ کاڵفامان جیان لە نێوماندا بێتەوە قازی بە باسمی وت چونکە تۆ دوو ڕۆژە خۆت لێرە دامەزراندووە بێت دوو جار فەلاقە بکرێت و دوو جاریش حەسیر بە مەدانت پێ بکرێت ئەمجا ڕووی کردە سزادەرەکەوتی ئەمە بە تۆڵی گەڵا خورمای تەڕ لی بدەن خوار ڕەشی بکە ئەمجا پەلاماریاندا داری فەلاقیان لە هەردوو پیان بەست و کەوتنە شوڵکێشان بە بنی پێیدا باسم بورایەوە و مەستی بەریدا وەسیەتیان پێمۆر کرد کە ئیتر ببڕای ببڕ نێراوی شەریعەت ناکە ئیدی خەڵکەکە بۆی پاڕانەوە کە بەزەیان پێدابێتەوە ئەوانیش کاڵیان لێدا چاوەڕێیان کرد کە بە ئاگا هاتەوە پەیمان و وەسیەتەکەیان بۆ خوێندە و پێیان وت بۆ گەن جارێکی دی نابێت بچیتە بەرمزگەوتان و نێراوی شەریعەتیش ناکەی ئەویش هیچی بۆ نەوترا ئەمجا چەند زل لە و شەپازلیان لێداوتیان قسە بۆ قازی بکە دەی ئەویش سەری بە ئازاری بەرز کردەوەتی بەو خخوایە قوربان تا ماوم نێراوی شەریعەت ناکەم ئەمجا لەبەر خۆیەوە بەدەم ڕێگاوە بە لارۆ لارۆ ئەمەی ئەوت. دوژمنت کۆڵ کە وەک ئەو گوێ درێژە یان بەو خەمەوە چاوان بڕێژە. گەیشتەوە سەر خانەکەی بە خەستە کوتراوە بە خەم پەژارەوە هەندێ شتومەکی پێویستی ماڵەکەی کۆ کردەوە و دار دەستێکی هەبوو کردی بە پشتوێنەکەی ناو قەدیدا ئەمجا بە خۆی وت نە هاوڕێیەکم هەیە نە خزم لەوە چێ ڕۆزیم لەم وڵاتە هەڵگیرا بێ بۆیە وا چاکە سەری لوتی خۆم ڕەش بکەم و سەری خۆم هەڵبگرم و بڕۆم و ئەم مەملەکەتە بەجێ بهێڵم ئەم شعرەی لەبەر خۆیە وت هەرکەس هەوڵ نەدا بۆ بژێوی خۆی گلەی ئەکا لە دۆست و هاوڕێی سەر بنێرەوە و دەوڵەمەند ببە نامۆ بژمریت ناڵێن کوڕی کێی بە هەموو شتێ ڕازی مەبە تۆ شەوان دڵتەنگ بووی زیندانی ناوجێی ئەم جاباسم بە کۆڵانەکەدا ڕۆشت و چووە بازاڕەکە و هەرکە سەرنجی بدایە وای بۆ چوو کە جێلە لە ڕاستیدا دەستی خۆیەوشی و لەبەرخۆیە و ئەیود ناکرێ خوا ڕۆزی منی بڕی بێ لە کاتێکدا وردە وردە ڕۆیشت بە بازاڕەکەدا ئاپۆرەی خەڵکێکی زۆری بینی دڕی بە خەڵکەکەدا کە چووە بچووکترین بازنەی خەڵکەکە سەرنجیدا دوو کەس لە یەکتریەدەن و هەردووکیان شەڵاڵی خوێنن کەسیش ناوێرێ بکەوێتە نێوانیانەوە و ناوبژیان بکە کە باسم هەردووکیانی بەسەر و چاوی خوێناییەوە بینی کەس ناوێرێ ناوبژیان بکە ئەمیش دەستی برد، مستووی شمشێرەکەی گرت و بە چواردەوری خۆیدا هەڵیسووڕان، ئاپۆرەی خەڵکەکەی ڕەواندەوە هەموویان ڕایانکرد، چونکە پێیان وابوو سەر بە پیاوانی خەلیفەیە، سەرەڕای ئەوەش پیاوێکی بازۆڵە ئەستووری بۆشناخی پاڵەوانی مشت تۆکۆڵە بوو، خێرا دوو شەڕکەرەکە بڵاوەیان لێکرد. سەرگەورەی بازاڕەکە لە باسم چووە پێش و وتی، سەرۆکی حەسحەسەکان، ئەوە پێنج درهەم و، پشت ملی ئەم دوو شەڕکەرم بۆ بگرە و بیان بە بەردەم بەڕێز خەلیفە هاروونە ڕەشید باسم پارەکەی وەرگتووتی من باسمم باسم خوا ڕۆزیمەدا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. ئەبێ حەز حەز بم پاسەوانی ئەو بازاڕە بکەم وردە وردە پایەم بڵند دەبێ تاکو ئەگەمە دیوەخانی خەلیفە هارونە ڕەشید ئەو دەمە هارونە ڕەشید سی پیاوی هەبوو لە شارەکەدا کە شەقامەکانیان خاوێنە کردەوە و پاسەوانی دوکان و بازاڕەکەش بوو سێ ڕۆژ جارێک دە پاسەوانیان ئەبوو بچنە کۆشک و ڕەزوباخی خەلیفەوە و پەزێرایی بکەن کە کاریان تەواوە بوو دوای سێ ڕۆژی دی دە کەسی دی ئەچووە پەزێرای کۆشک باسم بەختی یار بوو کۆشکی خەلیفەیشی بینی کە هەمیشە تاسەی بینینی بوو باسم سەرنجی دا جلوبەرگی ئەوان تایبەت بوو بەڵام جلوبەرگی خۆی لە هی ئەوان نەچوو ئەوەندە بە وردی سەرنجی گسک دەرەکانی دابوو دەموچاوی یەکەیەکەیانی ئەناسیەوە سەرکاری ئەو دە گسک دەرە هەر سەرنجی باسمێدا دواتر هەر دە گسک دەرەکەی لە چیمەنەکەدا کۆکردەوە پێوتن کوڕینە پێچە دەم کابرایە کە بە دیارمانەوە ئەوەستێ لە ماڵی بەڕێوبەری والی کارکە بەڵام چونکە کارەکەی ئەوێی ئاسانە زوزو دێ لای ئێمە ئەوەستێ جامنیش خەمی ئەوەمە ئێواران کە گەڕێتەوە ماڵی بەڕێبەرەکەمان هەواڵی ئێمەی بۆ بەرێتەوە و بەخراپ باسمان بکە دوور نیە ئەویش بە ئێمە بڵێ ئەمانە چەند وەختە لایان ئەوەستم نە حسابم بۆ کەن و نە ڕێزم ئەگرن منیش لە لای بەڕێوبەری شارەوانی باسیان بە خراپە ئەکەم ئەمجا سەرکارەکەیان چوە لای چاودێرە سەرەکیەکەیان ئەویش نامەیەکی بۆ حەڵواچیەکی ناسراو نووسی کە کارگەی خۆی هەبوو وەستا و کارگێڕی هەبوو داوای لێ کرد کە نامەیەکی بۆ بنووسێ بە 5هزار درهم بۆ پێداویستی کارگە و سێ هزار درهم ئەو پارانە بێنێ بۆ خەزێنە ئەمجا سەرکار نامەکەی برد بەو دوو ژمارەیەوە بۆ ئەبوو جەعفەری بەرمەکی ئەویش مۆری کرد کە گەڕایەوە باسمی بان کردوتی کاکە سەرکاری گسک دەران باسموتی لەگەڵ من تا ئەیژوتی بەڵێ ئەم جا بە هەڵە داوان چوە بەردەمی وتی بەڵێ کاکی کارگوزار ئەویش وتی ئەم نامێ ببە بۆ وەستا عوسمانی حەڵواچی کە کارگەی دەستکاری هەیە فەرمانی پێ بدە زوو 5هزار درهم ببا بۆ خەزێنە ئەگەر ڕێزی لێگرتیت و دەمی شیرین کردی و سمێڵی چاور کردی جێ بهێڵە بۆ جارێکی دی لە ناتەواوی ئێمە ببوورە ئەگەر کەم تەرخەم بووبین بەرامبرت باسمی ئاسنگەر نامەکەی وەرگرت و زۆر دڵخۆش بوو لە دەواازەی کۆشک چووە دەرەوە پێی جوان نەبوو کە بە پیادەی بڕوە کەرێکی بەکرێگرت و بە سواری چوو لە مولەوی ئەپرسی دوکانی وەستا عوسمانی حاڵواچی لەکوێ تاکو دۆزیەوە لەبەر دوکانەکەی داوەستاوتی ئەمە کارگەی حەڵواکەی میری مسلمانانە سێری کرد وەستا عوسمان دانیشتووە کارگێڕەکان کارەکەن باسم نە سڵاوی کرد و نە هیچ پێی وت بۆچی هێندە کەم تەرخەمیت کارێکت کرد چاودێری کارگەکە و خاوەنی کارگە چاوەڕێت بن تاکو پارەکان بۆ بنیریت هەستە هەر ئێستا پارەکان بگەێنە دەست ئەمەش فەرمانی داواکردنەکەی خەلیفەیە کە داواتەکە تیایدا نووسراوە لەلایەنی تایبەتەوە 5هزار درهمت لە ئەستۆدایە براکەم ڕوح بۆ کوێ بەی خۆ شەریکی خەلیفە نیت هەر ئێستا پێنج هەزار درهەمەکە بێنە با بڕۆین بۆ لای خەلیفە کە حەڵواچی ئەمەی لەم پیاوە چوار شانە تۆکمە پاڵەوانە بیست هێندە ترسا هەڵسا نامەکەی ماچ کرد و خستیە سەر سەری ئەمجا بە زمانێکی شیرین بە باسنی وت ئەی سەرۆکی پاسەوانان خوا چاکت بۆ بکە من بە کۆیلێکی خۆت دابنێ کەمێ ئارام بە لەگەڵ بچووکی خۆت من هێندەی ئەو قسێنیم نێوانی من و تۆ لە چاکە زیاتر هیچی دینابێ چیت بوێ لەگەڵ تەکەین بەڵام دابەزە و کەمێ لای ئێمە بە فەرمانی دا بە کارگێڕەکانی کارگە باسمی ئاسنگەریان لە کەرەکە دابەزان وەستا عوسمان لەسەر سەکۆیەکەی هەستا و لە جێی خۆی داینا باسمیش خۆی جیڤە کردەوە ڕووی تاڵ و گرژ کرد وەستا عوسمان چاوی لە کرێکارێکی خۆی داگرت و ڕایسپارد بچێتە بازار دوو ڕەتڵ گۆشت ببرژێنێت و چەند کولێرەی گەرم بهێنێ لەگەڵ شانێک هەنگوین کرێکار هاتەوە و ڕاسپاردەکەی بە گەرمی دا دەست وەستا عوسمان ئەویش دەسە سڕێکی گەورەی لە بەردەمی داڕاخستوتی سەرۆکی پاسەوانان پێم خۆشە نمەکمان بکەیت و سەفرات بجوڵێ بەم خواردنە فەرموو دڵمان مەشکێنە. ئەمجا ئیشارەتی دا بە کرێکارێک کولیچەیەکی تایبەتی بۆ دروست بکە شربەتی بۆ پێوە بکە گوڵاوە مسک پێیدا بپرژێنێ کە برژە بردیان خستیانە بەردەست وەستا عوسمان ئەویش خستیە بەردەم باسمی ئاسنگەر ئەمجا فەرمووی لێکردوتی ئەم بەرکوڵە بکە تاکو خواردنی نیوەڕۆ ئامادە بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی حە سەد و سی و دوو. کە لێی وەربگرێ باسم وتی چار نییە بێنە خۆ نابێ بهێڵین تەلاقەکەت بکەوێ هەر ئەمڕۆ لەسەر خوانی خەلیفە میوان بووین من و سەرۆکی شارەوانی بەغدا سفرەی خەلیفە دە جۆر خواردنی لەسەر بوو هەر جۆرێک سێ مریشک سوورە و کراوەی لەسەر دانرابوو لەو کاتەو هێندە تێرم زۆر بەگران هەناسەدەم وەستا عوسمان وتی شتەکان هی خۆتن تۆش لەبەر دڵی ئێمە شتێک بخۆ باسم وتی لەبەر خاتری تۆ بۆ مجامەلە چەند پاریۆکت لەگەڵە خۆم هەندێکیان خوارد ئەمجا سوراحیەک شەرابی دایە دەست باسم ئەویش دەمی پێوەنا تاکو و هەمووی هەڵلوشی کۆڵی لێنەدا سوراحیەکەی بە خاڵەتی دایەوە دەست وەستا عوسمان ئەیژووتی، دێوە دێو! ئەمجا باسم بۆ دوو ڕەتڵە گۆشتی برژاوەکە لە سەر ئەژنۆ دانیشت، قرتەی لێ بڕی و ئەوانەی دەوروبەری بە سەرسووڕمانەوە سەیری یەکیان ئەکرد. وەستا عوسمان وتی، جا ئەمە لە کۆشکی خەلیفەوە بە تێری هاتووە بۆ لای ئێمە ئەمە حاڵیەتی، ئاخۆ بە برسێتی بهاتایە چی بخواردایە؟ بەو خوایە مەگەر کەرێکمان بۆ بکردایە بە بریانی! ئەمجا وتی، خوایە ئەمڕۆ بمانپارێزی لەم بەڵایە! بە کڕین و فرۆشتنەوە خۆی خەری کرد تاکو و پاشنیۆڕۆ ئەم جا مناڵێکی نرد تاکو بزانێ ئاخۆ خواردنی باسم ئامادەکراوە لەوێ سێ مریشکی قەڵەوی بۆ سوورەو کرا بوو کە هێنان ئێوارە بوو وەستا عوسمانی حەڵواچی خستێ سەر سفرەکە و بەردەستی باسم وتی بەو خۆیە سەرۆک پاسەوان ئەمڕۆ لە برسانە تۆمان کوشت بەڵام ئەبێ بە چاکەکەی خۆت بمان بەخشی باسم وتی کوڕە ئەوە هەر گرنگ نییە بڕە پارەکە ئامادە بکە با فریا بکەوم بیخەمە بەردەستی خاوەنی وەستا عوسمان وتی سەرۆک پاسەوان لە بەیانەوە تاکو و دوانی و ڕۆ پێکەوە بوون ئێستاش وا ئێوارەیە کەچی تۆ شێوازی گفتوگۆکەت هەر نەگۆڕی ئێمە خواردنمان بۆ ئامادەکردووی جارێ فەرموو دواتر پشت بەخوا تووشی خێرە بین باسمی ئاسنگەر کەوتە گیانی سێ مریشکە سوورە و کراوە قەڵەوەکان، هەموویانی خوارد، ئەمجا دەستی سڕی و قەڕابەیەک شەرابی کرد بەسەردا، هەر کەس سەرنجی بدایە وایەزانی هیچی نەخواردووە. وەستا عوسمان چووە ژوورەکەی دی کیسەیەکی کاغەزی بۆ پڕ کرد لە حەڵوا، بیست درهەمیشی بۆ تێ کرد، بۆی بردە ژوورەکەی باسم و دەستی ماچ کرد و کیسە حەڵواکەی لەبەردەمدا دانا. وتی گەورەم ئەم دیاریەم پەسەند بفەرموو ئەمڕۆ فرۆشتنی حەڵواکەم کەم بوو سبێنێ کڕیارەکان پارەم بۆ دێن و بڕە دیاری کراوەکە پشت بەخوا ئامادەکەم و ئەیهێنم لەگەڵ ئەم حەڵوایەدا تورەکێک پارەی تایە و بیست درهەمە پێی بچۆ گەرماوی ناو شار کە باسم گوێی لە بیست درهەمەکە بوو ئەم جابیری کەوتەوە سەرکاری دەگسک دەرەکە ئامۆژگاری کرد و پێیوت کە بەرتیلەکەیدا ئیدی بێدەنگ بە و باسی هیچ مەکە و پشتگوێی بخە بۆیە وتی وەستا عوسمان ئەرکی سەرشانمە ڕێزت بگرم ئەیژوتی ڕێزدار بی لە شوێنی خۆت مەجوڵێ نەسبەی و نەمانگێکی دی نە ساڵێکی دی ئەمجا لە دوکانی کارگەکە چوە دەرو کیسە کاغەزەکەی لە بندەستدا بوو سوار بوو لەبەر خۆی وتی باسمم باسم لە هەر کوێ بم ڕۆزیم لای خوایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ڕۆژئاوا بوو کە باسم کارگەکەی جێهێشت لەبەر خۆی وتی سەر لە بەیانی ئەمڕۆ پێنج درهەمم وەرگرت ئێوارەکەشیەوە تا بیست درهەمم وەرگتووە هەمووی ئەکاتە بیست و پێنج درهەم. ئەمجا سەری بڵند کرد بەرەو ئاسمان و وتی خوای بانی سەر بە گسکدەر و پاسەوانی شارەوانی نەبێ گیانم مەکێشە بەیانیان هەرچۆنێک بچمە دەرەوە تۆ ڕۆزی خۆم هەر ئەدەی جاران ڕەشە تا ئێوارە ئاسنمە کوتا پێنج درهەمت ڕۆزیەدا ئێستا بێ ماندوو بوون ڕۆژی 25 درهەمم پێبەخشی ئەمە بێ لەو هەموو خواردنە نایەبە، ئەمجا پێداویستی جارانی لە بازاڕ کڕی و بەرەو ماڵ و سەرخانەکەی بووەوە، دوای ئەوەی پێداویستییەکانی شەوانی پێشووی مەی و پیاڵە و مەزەی ڕازاندەوە لەبەر خۆی وتی بەو خوایە ئەبێ لە داخی ناحەزان و خۆتێهەڵقورتێنەران ئەمشەو لە شەوانی ڕابردوو خۆشتر بکەم، ئەمجا لەبری چرایەک دوو دیوار کۆی داگیرساند، فانۆسی چوار پڵی تێی داگیرساند، ژووری ڕووناکتر لە جاران بوو. هەروەکو جاران پیاڵەی پڕ کرد و بە ڕووی مۆمەکەدا بڵندی کردەوە نۆشی کردوتی باسمم باسم ڕۆزیم لەسەر خوای گەورەیە سێ پێکیڵدا کەمێ بێدەنگ بوو ئەمجا چوارم پێکیڵدا و ئەم گۆرانیەی وت هاوڕێ ئاوا ڕێزیکە قاوەی ئەندە ڕێزیکە بۆ چواردەوری ڕەوانی گوڵان پەراوێزیکە ماندووی ژیانی نەبێ و خۆشی کا و بە پێزی کا. لەو لایشەوە خەلیفە هارونە ڕەشید و جەعفەری بەرمەکی و مەسرور کە ئێواران لێ هات خەلیفە بە جەعفەری وت ئاخ و حاڵی باسم ئەم شەو چۆن بێ جەعفەر وتی قوربان حاڵی ئەو نەگبەتە چۆنە لێدرا و ماندوو داماوە و بێ حاڵ و گریاوە دیوارکۆی کوژاوەیە ژووری ناڵە و ژاوەیە سەد توڵی لێدرابێ ئیفلاس بێ پارەما بێ دیارە بە هاوارە بێ ئەی پاشای زەمانە تۆ ئەتەوێت چی بکەیت ڕەشید وتی حەزەکەم وەکو جارانم شەویش بچینە میوانی تاکو ئەو گەوادە بە خەمباری و شکاوی ببینم بی ساڵی ڕەبەقە شەوێک بەبێ سەرخۆشی و مەزبوون سەری نەخستۆتە سەرسەرین ئەبو جەعفەر وتی، گەورەم، ئەو دەمانەی شەوانی کە دڵخۆش و بەدمەست بوو ئێمە ئەترساین قسەمان پێ بڵێت و دەرمان بکا، ئاخۆ ئێستا کە تێهەڵدراو و داماو و برسی و هەموو گیانی شکاوە چۆن بێت بەرامبەرمان؟ هاروونە ڕەشید وتی، نەخێر هەر ئەبێت بچینە سەردانی، جەعفەر وتی، کە هەر ئەبێ بچین، با هەندێ خواردن لەگەڵ خۆمان بە دیاری ببەین چونکە دوێنێ شەو پەیمانمان پێدا ئێستا برسیە و ڕەنگە ئەگەر نمەکمان بکە کەمێک شەرمان لێ بکە خەلی فەوتی بەو خۆیان شتێکی باشت وت ڕەنگە ئەم شەو زۆر برسیش بێ دەبڕۆ چیت بە باش زانی پێیان بڵێ بابەت ئامادە بکەن لە خواردن ئەبوو جەحفەر پێنج مریشکی مەحشی بە گۆشتی قیمە و منجەڵێک برنجی هێنا و سێ بە سێ لە دەروازەی نهۆمی پشتەوە چوونە دەرەوە ڕۆشتن تاکو گەشتە سەری کۆڵانەکەیان سریان کرد پەنجەرەی سەرخان لە شەوانی پێشوو ڕووناکترا سریان سوورما هارو نەڕەشی چوە پێشەوە بۆ ژێر پەنجەرەی سەرخانەکە کە گوێی گرت گوێی لە دەنگی باسمی ئاسنگەر بوو پێک هەڵەدا و پیاڵە پێکدادا و ئەم گۆرانیە چڕێ ئەو شەرابەی کە سوورە پیاڵەی جوان و بلورە هەرچەند تێکەڵی ببی هێشتا لە تۆ دوورە ئەوەی لێوی پێتەڕ بوو خانەدان و بەفەڕ بوو لە پڕا پشتی تێکە هێندەت زانی گەڕ بوو پێکەکەی ئاوی زێڕە دەرمانی شەل و کوێرە بریسکەی چراخانە هەواکەی گەرمەسێرە کەس وەسفی بۆ نەکراوە ئەو هەنگوین و شەکراوە هەر کەوتە سەر لێوانت دەرونت پێی پاراوە هەر کەس دەستی لێ گیر بوو و مەزانە کە پیر بوو هەرگیز پشتی تێناکە ئەگەر زاناش بژیر بوو خواردەی بۆی هاوڕێتی هەردەم هەوادارەتی هەتاکو گیانی تیاابێ ناوی لەسەر زاریەتی. هارونە ڕەشید وتی جەعفەر لە دەروازەی بدە باسم لەسەرەوە هاواری کرد ئەوە کێیە زۆرم خێر لە میوان دیوە لەشی ساختان سێبەڕۆ بێت جەعفەر وتی حاجی باسم ئەی بەخشندە خۆمانین هاتە خوارەوە دەروازی لێکردنەوە و جوان سەرنجیدان دەم و دەست ناسینیەوە چونکە هەموو شێوگە هاتن باسم وتی ئەو خواردنە بۆ خۆتان ڕەواترە من پێویستم پێ نییە من گۆشتی مریشک و پاقلاوم لایە خێری خوا زۆرە ئەم شەو بە هێندەی پێنج ڕۆژم شتومە کڕیوە پیاوی چاک بن بڕۆن و شەڕم لێلا بدەن ئاخر ئێوە لە ڕووباری نیل بخوێنن وشکەکە لەم شەوە تاریکە بخوێنە نەبێتە ڕۆژی ڕووناک ئەوانە هەرچیەک بڵێن ڕۆژەکەی ڕووەدا گەر بتان بەمە ژوورەوە دڵم تەنگ ئەکەن، بە غیلی بە ڕۆزیەکەم ئەبەن، دواییش بە ڕیشی سپیم پێ ئەکەنن. کارم پێتان نییە ئیللا اللە و بڕایەوە. ئەمجا چاریان نەما بۆیە وتیان خاڵە باسم ئەگەر هەر دەریشمان ئەکەی جارێ سەبەتەیەک بە گوریسێکەوە ببەستە و شۆڕی بکەوە، با دیاریەکەت بۆ تێبکەین ئەمجا سەبەتەکە هەڵبکێشەوە ئەویش بە قسەی کردن و سەبەتەکەی شۆڕ کردەوە خەلیفەش هەر پێنج مریشکە مەحشیە سوورکراوەکەیان تێکرد ئەمجا باسم کە هەڵی کێشایە پێکەنیوتی ئێوە ئەوە نین پێنج مریشکی برژاوی مەحشی بۆ من بێنن کە هەر مریشکەی بە دوو درهەم و نیو بێت هەبێ و نەبێ لەسەر سەلیۆنکی خۆڵی گەڕەکەکان دەرتان هێناوە و بۆ منتان هێناوە ئەگەر نامە خواردنی هارونە ڕەشیدا خواردنی ئێوەمانان نییە دەباشە چاکەکەتان پێم گەیشت ئیتر بڕۆن بەڕێ خۆتانەوە ئەوانی ژوتیان چۆن شتی وابێ ئێمە سبینێ ئەڕۆینەوە بۆ وڵاتی خۆمان ئەمشە و دواشەوە بۆیە هاتوین خوا حافیزی لە تۆ بکەین باسم وتی خێرنێ تەڕێتان پشت بەخوا پشتان بابێ پێشتان کەنەڵان بەخوا ڕۆیشتنی ئێوە بۆ من وەکو جەژنە آخر کەی من هاواری ئێوەم گوێ بگرن بەو خوا ئەبێت سوێند بۆ بخۆن کە بە هیچ شێوەیەک پرسیاری کاری من و ڕۆزی من نەکەن ئەمجا لەم شەو زیاتر چارەتان نابینم ناچار هارونە ڕەشید و جەعفەر سوێندیان بۆ خوارد، دواتر مەسروریش بەهەمان شێوە، ئەمجا دەروازەی لەسەر واڵا کردن و چوونە ژوورەوە. هارونە ڕەشید سەیری کرد، ژوور لە شەوانی پێشوو ڕووناکترە، ئەمجا ئیشارەتی جەعفەری کرد پرسیاری ڕۆزی ئەمڕۆی لێ بکات و ئاخۆ چۆن ئەم ژێویەی ئەمڕۆی پەیدا کردووە و ئەمڕۆ چ کارێکی کردووە؟ ئەبو جەعفەر وتی، میری موسڵمانان پەلەی لێ مەکە با بەدمەست ببێ،